پیاوێکی تر کە باوکی یوسفی ناوە بۆ مامۆستایەک گێڕاوێتێ دەفەرمێت قسەیەکی عجیب لەسەر زیکری خوا و لەسەر داوای لێ خۆشببوونکردن بۆ خی پەرۆردگار دەفەرمێ ئێمە ساڵانێکی زۆر دوای زەواجمان لەگەڵ خێزانم مناڵمان نەبوو شوێن نەمانەیکەین تا بردم بۆ خارج بۆ عیلاج هیچ فیدەی نەبوو فەرمی گوێم لەوە بوو خوای گەورە فەرمی داوای لە خۆشبوون لە خوا بکەن خوای گەورە بارانی ڕەحمەتان بەسەردا دەڕێژێ خوای گەورە ماڵ و سامانتان دەداتێ خوای گەورە مناڵتان پێ دەبەخشێ بەس لە خوا بپارێنەوە داوای لێ خۆشبوون بکەن فەرمی منیش دەستم کرد بە ئەستەغفر الله و ها گەڕامە ماڵەوە وتم ئافرەت خێزانەکەم والله من علاجم دەستکەوتووە ئەو عیلاجی لای دکتۆر هیچی نا هیچی سوودی پێ نەگەیاندین چەند ساڵە دەگەڕین بەخوا عیلاجێکم دەستکەوتووە یەقینم هەیە سەد لە سەد چارەسەری کێشەکەمانە وتی چیت دەست کەوتوە کوا کوا زەرفی عیلاجت فەرمێ ئەوە نیە خوای گەورە فەرموویەتی فقلت استغفروا ربکم خوای گەورە فەرموویەتی داوای لێ خۆشبوون لە خوا بکەن خوای گەورە فەرموویەتی لە خوای گەورە بپارێنەوە داوای لێ بکەن بەرەکەتان بەسەردا دەڕێژێت فەرمێت دەستمان کرد بە ئەستەغفر الله کردن بە زیکری خوای پەرۆدگار کردن دەڵێ واللهی لەو مانگەی دەستمان کرد بە ئەستەغفر الله و زیکر خوای گەورە حملی بە خێزانم بەخشی و کوڕێکمان بوو لە دوای پاک بوونەوەی واللەهی زکر و استغفر اللە مان کرد کوڕی دووەمیش خوای گەورە ناردی لە دوایی سێیەمیش خوای گەورە ناردی فەرمی ئەوجا خێزانم وتی باوکی یوسف هیچی تر استغفار مەکە بۆ مناڵ بوون سەبرێک بگرە استغفر اللە بکە بەڵام با بۆ مناڵ بوون نەبێت بەردەوام دەیکەین با تا ئەو مناڵانەمان گەورە دەبێت دەڵێ دوای ماوەیەش تر وتمان با کچێکیشمان ببێ دەڵێ واللەهی دەستمان کرد بە استغفر اللە و زکر کردن خوای گەورە ئەوە کچێکیشی پێ بەخشیوین سوپاس بۆ خوای پەروەردگار جا بۆیە بیدایەتم بەچی دەست پێ کرد بەوە کۆتایی دێنم ئەی مسلمانانی بەڕێز ئەی خوشکان ئەی برایان ئەی ئەوەی کە نەخۆشیت ئەی ئەوەی کە مناڵت نابێ ئەی ئەوەی کە کێشەی نەفسیت هەیە کێشەی خێزانیت هەیە ئەی ئەوەی کە قەرزاریت بواری ئیجتماعیت اقتصادیت ئابووری چ کێشەیەکت هەیە هەرچی هەتە بیگەڕێنەوە بۆ لای پەروەردگارت خوای پەروەردگار بەس لەگەڵ خوا بەخوای گەورە هەموو کارێکت بۆ ئاسان دەکەن داوا دەکەم لە خوای پەرۆردگار بۆ خاتری ناوە جوانەکانی و سیفاتە بەرزەکانی بمانگێڕێ لەو کەسانەی کە ذاکری ئەون.